لە بڵاوکراوەکانی کتێبخانەی شنەوای دەنگی ڕایڵێک بۆ گەیاندنی ڕۆشنایی بە هەمووان ناوی کتێب عاشق سەمای ژیانە بابەت کۆمەڵێک لە وتار و ڕێنمایەکانی ئۆشۆ عرفی هاوچەرخی هند نووسینی ئۆشۆ وەرگێڕانی لە فارسیەوە ئومێد محەممەد حسێن پێداچوونەوەی ئەیوبنووری چاپ خانی چاپ و بڵاوکردنەوەی قانع ئامادەکردنی ئاوات کوێستانی خوێندنەوەی پەرستۆ محەممەد کەری دەنگ و مۆنتاژ ئاوات کوێستانی پەرستۆ محەممەد بەروەری تۆمارکردن حوتی چواری 2013 ڕۆژی یەکشەممە ژمارەی تەلەفۆن 328 1970 شنەوەی دەنگی.